شیرین ئەحمەدم لە تەوەرێکی تری بەرنامەی گفتوگۆی دەنگ ڕامۆلاتان. ئەمڕۆ باس لە پەروەردەکردنی مناڵەکەین بە سزا و پاداشت واتە چۆن ئێمە کاتێ مناڵەکەمان کە هەڵەیەکە کات ئایا دروستە سزای بدەین و بە هەمان شێوەش لە بەرامبەر کردنی کارێکی چاکە پاداشتی بکەین ئەمەش دروستە بۆیە پرسین بەکارێنانی سزا و پاداشت لە پەروەردەکردنی مناڵەکانمان ڕێگایەکی دروستە ئەگەر ئێش دروست نییە ڕێگا دروستەکە چییە بۆ گفتوگۆکردنی زیاتر وەرگرتنی ڕێنمایی ئاچمەلای میوانەکە میدیا عمر سەرپەرشتیاری پەروەردەی تایبەت کە لە ڕێگەی پەیوەندی تەلەفۆنیەوە لەگەڵمانە مامۆستا میدیا سڵاو لێبێ و خۆشحاڵین کە لەگەڵمانی. ئەم کاتەتان باش زۆر سپاس بۆ گۆگران دەستی تۆش خۆش بێ سپاس بۆ ڕادیۆ کەشتان زۆر سپاس سەرەتا مامساگەر بپرسم ئایا پەروەردەکردنی مناڵ لە کۆمەلگەی خۆمانە لە ئێستا ڕێگا دروستەکەیە وەڵا ڕێگا دروستەکە نیە لەبەرئەوەی ئیستا خێزان زۆر سەری قاڵە بە ئیش کردن و بە بژێوی ژیانەوە لەبەرەوەی ژیانیان ژیان زۆر زۆر قورس کراوە لەسەر ئەم گەنجانەی کە ئیستا هەن ئەنجاد ئەم گەنجانەش هەر لە هەموو کاتێکە ناتوانرێ لە ماڵێکا لە ماڵێکی گەورەیە چەند ماڵێکی تیا بژی لەبەرەوەی هەریەکە و بیر و باوەڕ و بۆچوونێکی هەیە و ئیستا خۆ گونجاندن کەمترە لە جاران جاران تۆ کە مەسەلەن زەواجێک دەکرد پیانەوەکی تر ئەمە ماڵی تۆیە بە خۆشی بە ناخۆشیێ بێ قوبولیکەی بەس ئیستاوان نیە خەڵک ئەو سترێسە زۆرەی ئیشی و گرانی و ئاو و کارەبا و نەبوونی ئاو و کارەبا و کرێی زۆر و ئەمانە وای لێ کردووە کە مناڵ لە بەینەکە بووە بە یانی بزەحیە بەڕاستی لەبەر ئەوەی کە ژیانەکە ئاسان نییە بۆ دایک و باوکەکە دایکێک بەیانی ئەڕوا هەتا سەعات پێنجی ئێوارە ئێ پێنجی ئێوارەیە تۆ هیلاکە مناڵەکەش لە شوێنێکی کەیە شەرت نیە ئەو شوێنەی کە لێیەتی شوێنەکە مەسەرەن بە شێوازێکی زانستیانە مناڵەکە بەخێوکەن بۆیە بەڕای من ئێستا دروست نییە جاران زیاتر دایک لە ماڵەوە بوو پێم باشترە من کە یعنی بۆ ماوەی ساڵێ دوو ساڵ دایکەکە لە ماڵەوە بێ بە دیار مناڵەکەی و بەزیستا ئەم گەنجانە ئیشی ئەهلیەکەن ئەهلیەکان چل ڕۆژ مۆڵە دەیەن بە دایکەکان لە لە ماڵەوە ئیسراحەت کەن هەتا مناڵەکانە بێ مناڵێک دوای چل ڕۆژ ئەبرێتە شوێنان هەر کەسە و بە شێوازێک تربێتە بە درستی دانانم باشەوە مسللمەدیا تۆ باسیەوەت کردوتت مەجاالیان نییە و کاتیان نییە بۆ پەروەردەیەکی دروست بۆ مناڵەکانیان باشە ئەمە وا ئەکات یانی ئەم مناڵە کەسایەتیەکی باشی نەبێ و متمانە بەخۆبوونێکی زۆر کەمی هەبێ بەخۆی چونکە کاتێکیان بۆ دانە ناوە ئەمانە بۆ مناڵەکانیان دروستکەن واگەر دایک و باوکێکیش بێوێت کە کەسایەتیەک و متمانە بەخۆی بوونێکی زۆر باش بۆ مناڵەکەی دروست بکات چی بکات خۆی خەتای ئەو نییە من ئیستا باسم کرد خەتای دایکەکە نیە و خەتای باوکەکەش نییە خەتای ئەو ژیانە قورسەیە کە ئیستا دروست کراوە بۆ ئەم خەڵکە ئیستا لە هەموو دنیاە کاتێک کە دایک و باوک ئیشێکی زۆرەکەن ئەو شوێنی ئیشە ژیانی مناڵەکە دابی نەکات ینی حەزانەی بۆ دابی نەکات مەسەەن ڕەوزە ئای دەبێ بەو شوێنەی کە ئیشی بۆکرێ لە هەموو شوێنەکە هەروە بووە ژیانی مناڵەکە دابی نەکرێت دوایەوە لە شوێنەکانە کەسی ئەکادیمی دا ئەنرێت یعنی لێرە خەتای گەنجەکەش نییە من قەت یعنی ڕووی دەمم ناکەمە ئەوان ئەڵێم ئەوان گەنجی ئیستا وەکو گەنجی ئێمە ناشین بەڕاستی ئێمە گەنجاتی گەنجێتی ئێمە زەمەنی ئێمە زۆر زۆر خۆشتر بوو لە گەنجێتی ئەم زەمەە لەبەری ئەم زەمەە قورساییان زۆر لەسەر ڕاستە ئازادیەکی یەکجار زۆر هەیە بەس بەرپرسیارەتێکی مادی زۆر زۆر زیاتری شەیەکەواکە خێزانەکان تووشی سترێس بوون بۆ دابین کردنی مەعیشەتیان هەر بۆیە بەڵام من مامۆستا خۆم ما لەگەڵ ئەمە لای مناڵە ئیشەکەم بەڵێ بەڕێزم من بەڵێ خۆم لەگەڵ مناڵە ئیشەکەم یانی ئیستا مەسەن لە بیست مناڵ چوار خێزان مهم. مناڵەکانیان جیا بوونەتەوە ئە، ت، پ، سێ ڕۆژ لای باوکەکەی پێشەمە و جومعە و شەمە لای باوکەکەی و باقی ڕۆژەکانی کە لای دایکەکەیە باشە ئەم گرنگی جانە زیاتر بەلایەنی مادی دایکە باوک زۆر گرنگی بەوەدەن ئەو ڕاستە پێویستە و بنچینەی ژیانە ئەو بۆ مناڵەکەش بەڵام ئەمە زیان بەلایانی مانەوی مناڵەکە ناگەێنێت ئەگەێنێ زۆر زۆر زۆر زۆر ئەگەێنەر بۆیە ئیستا سەیری کە یەکەم ئیسا چیتە شوێنێکەوە سێرەکەی مناڵەکان هیچیان بە کوردی قسە ناکەن خۆ ئەو قسەکردە بە ئینگلیزی جیا فێربوون نیە وەکو بە بەخایە هەر قسەیەکەی کە ئەگەر بۆ پێی بڵێ وەرە وشەیەکی ئینگلیزی بنووسە بنووسە کات بنووسە گوت بنووسە کاپ نایزانێ نووسینی نییە ئەجا گرفتی زمانەوانی هەیە ئیستا زۆر زۆر من پسپۆڕەکەم خاڵ پێداسی تایبەتە ئەو مناڵانەی کە ئیستا ئیشە یعنی ئەی بینم یا ئیشان لەگەڵاکەم هیچی خاڵ پێداسی تایبەت نییە هەر زەمینەی بۆ خۆش نەکراوە ئیستا من ڕووی دەم مەکەمە کێ گەورەکان نەنک و باپیرەکان پێویستە ڕۆڵ ببینن پێویستە نزیک ببنەوە لە مناڵەکان مناڵەکان بگرنە خۆیان ئەگەر لە ڕۆژێکی شا دوو سەعات بێ بۆی قسەیان لەگەڵاکرد بیان بەنە پارک یعنی بەرپرسیارێتی مناڵەکە وەرگن ئەگینا خۆی سام ئینگلیزیەکە مناڵ قساکە خۆ ئەمە زەرەرە لە مناڵەکەیە مناڵ ئەبێ لە پێشا زمانی دایکی بزانێ ئەجا زمانێکی تر باشە ئەگەر بچینە سەر بابەتی پاداشت و سزا بۆ مناڵان ئێوە تا چەند لەگەڵم بابەتیان و کاتێ مناڵێک کارێکی باشەکات سەرەتاگەر باسی پاداش بکەین پێویستە بە چ شێوازێک مامەڵی لەگەڵا بکەین تا بەردەوام بێت خۆی پێویستە مناڵ کە غەڵەتێکی کرد پێی بڵێ بڵێ ئەمە غەڵەتە بەس من بڕوام بە هیچ جۆرە سزاگ نیە لێیان تەوبیخ قسەی ناشرین خۆ هەندێ جار هەندێ دایک بە کە چاو لە مناڵەکەی زەقەکاتەوە یا ئاوا چاو دەرەپەڕێنێ بیکوژە باشترە ئەوە نای ترسێنێ من ئیمانم بە سزانێ بەڵام مناڵ ئەتوانی تێگەێنی بڵێ ئەم کردارەت هەڵە بوو ئەتوانی لە سەر یانی ئەگەر مناڵەکە هەتا شەش ساڵیش ئەتوانی ئەم ڕێگای بۆ بەکارهێنی لە سەر سەلاجەکە کەنتۆرەکە بنووسە کردارە باشەکانی تۆی ئەمڕۆ ئەجا یەک شتی بچووک بچووکی کرد باش بوو هەر کلێنکسەکەی خستە ناو تەنەکەی خۆڵەکەەوە یەکسەر سەحێکی بۆ لێ بڵێ مە کردارێکی باشی کرد دە کردداری باش بیبە بۆ ئەو شوێنی خۆی حەزیلەتی پارکی ئازادی ناخواردنێک یعنی ڕێگا بدۆزەرەوە بەس من ئیمانم بە سزا نییە لە مناڵ بیرێ عزیەتی مناڵ بڵێ قسەی ناشرین بە مناڵ بیرە ئیمانم ببورە ئیمانم بەوە هەیە مناڵ بچێتە کۆڵات با لە لەگەڵ هاوڕێکانیا یاری بکە پەت پەتێن وەکو جاران مناڵ بگەڕێتەوە واز لە ئایپات و ئەلکترۆنیات بێنە ناتوانین بڵێین ئەم زەمەنی ئەلکترۆنیاتە لە ساسە نابێ مناڵ پێببە بەس ئەوەی کە پێبێ بێ یەکەم بزانی کاتەکە زۆر کەم بێ دووهەم بزانی سەیری چیەکا سێهەم بەسەرپەرشتی تۆ بێ. بەڵە باشە ئەگەر باسێکی پاداشت بکەین ئێوەتان لەگەڵ سزیانین پاداشت دروستە و نابێتە هۆکارە بۆی ئەم مناڵە ینی ڕادێت بەوەی کە هەموو جارەکاری باشەکە بە خاترەوەی تۆ دواتر پاداشتێکی پێ بدەیواتە کارە باشەکانی لە بەرامبەر ئەوەیە تۆ پاداشتی پێ بدەی بە حەزوارزوی خۆ کەمی کەیتەوە یەکەم جار تیا بڕوێنە یعنی ئیشە ئیشی چاکی تیا بڕوێنە وردە وردە کەمی کەرەوە جاران بە پێنج کرداری باش تۆ ئەو بردە دەرەوە ئیستا بۆی بکە بە حەوت دوای بیکە بە دە بیکە بە دوانزە بیکە بە پانزە بیکە بە بیست وردە وردە یعنی ئیشەکە باشەکانی زۆر کە پاداشتەکە کەم کەرەوە بەڵام نا پاداش باشە مناڵ هەمیشە وشەیەکی جوانیش باشە تۆ کەسێکە بینی لە باتێوی پێی بڵێ نەخۆشیەوە بۆ ڕەنگە زەردۆ بڵێ ئەمڕۆ جلەکانە زۆر لێ هاتووە زۆر جوانە دەستە خۆش بێ ئەوە لایانی معنەوی مناڵەکە بەرزەکە هەمیشە مناڵە بێ بزانێت چه ئیشێکی ڕاستی کردو تی بگەین بڵێ ئەم ئیشەی تۆ ڕاستە ئافرین زۆر زۆر باشە یەعنی ئەوە شێوە زانستیەکەیە بەس من بە هیچ شێوەی نە ئیمانم بە لێیانە نە بە چاو بسکردنەوە لە مناڵ نە بە قسەی ناشرین یعنی کەلیمات وشەی ناشرین تۆ خەرکەر بوویت تو هەر نەتزانیوە دەبەنگی لە فلان کەسەچی ئەم وشانە من بە هیچ شێوێ بەڵام ئەتوانی تێگەێنی بڵێ تۆ ئەم ئیشەت غەڵت کرد ئیستا من خۆم ئیش لەگەڵ مناڵاکەم پێم و تۆ تومە تۆم ئیشە هەڵە کردووە یانی ئەبێ مناڵەکە مەشغولکەی مەسە مناڵێکە لە مناڵێکە بەچی لە بەدەست لە ئەگەر دەستی مەشغولکەی بەچی لە نابێ یا مناڵ شەق لە مناڵ هەڵەیە قاچی مەشغولکە بە تۆپ تۆپێت ئەبێ وەرزش وێنە مەلە بکرێتە ناو ڕاهێنانی مناڵەوە بۆ ئەوەی ئەو کرداری کە هەیەتی پێی تەرکەی. زۆر باشە مامۆستا میدیا لە کۆتاییە پرسیارێکم هەیە زۆر جارە بینین مناڵێک کە لێ پرسی ناوە چیە یاخۆ دەر پرسیارێکی تری لەکەی سێرەکەی دایک و باوکەکە وەڵامە دەنەوە لە جاتی خۆی ئەمە بێ متمانەی بۆ مناڵەکە دروست ناکەوە بۆچی دایک و باوکی خۆمان دایم لەواترسن هەڵی مناڵەکانیان ببینرێت. خۆی ئیتر ئەوە تێگەشتنی تێڕوانینی دایک و باوکەکەیە لەبەرەوەی بەرامبەر هەمیشە بە چاوی ڕخنەوە سێری مناڵەکات تۆ بە چاوی ڕخنەوە سێری مناڵ مەکە ئەویش ڕخنەکانی شتەکانی ناشارێتەوە ئەگەر مناڵێک یەک وشەش بڵێ بڵێ من مەسەرەن نازانێ قسەکە ئەڵی تۆ ناوچێ ناوی میرانال بڵێ من دەستخۆشی لێ بکە بۆی ڕاستکەوێ میران میران، یانی سێ چوار جار پێی بڵێ. بەڵام ئەگەر تۆ بە چاوی ڕەخنەوە سەیری دایک و باوکەکەی کەی، دایک و باوکەکە هەمیشە حەزەکات غەڵەتی مناڵەکەی پیشان دێتەوە. بەڵام ئەگەر تۆ بە لایەکی ئاسایی وەریگریت و هەندێک پرسیار هەیە لە مناڵی نەکەی بۆی مناڵەکە یعنی شتێکی پێ بڵێ لە عقلی مناڵەکە سوکتر بێ بۆی هەمیشە مناڵەکە بزانێت کە توانای زانینی زۆرە. ئەجا پێی بڵێ بڵێ ئافری مۆشتە زۆر زۆر ڕاست بوو ئەی ئەم شتیان یانی چی ئەوە دایک و باوکەکانە بێ ئەبێەوە بزانن کە گوێ لە بەرامبەر نەگرن مناڵ خی خوانیان بەلاو مهم بێ جاقەچەکە با نەیزانێ ئەتوانی فێریکەی خۆی بزانی مناڵەکە کە نایزانێ باشترەوە کو لە مێش کتابێک کە ئەو مناڵی زانێ ئەگەر بزانی مناڵەکە نایزانێت تۆ هەوڵی فێربوونیە ڕێگا ئەدۆزیتەوە هەندێ مناڵ هەیە بەصەریە بە چاو هەتا شتەکەی پیشان نەی بە کارت ناتوانێ فێر بێ وە هەندێ مناڵ هەیە سەمعیە هەتا بە دەنگێکی باشی ناسکی نەرم گوێی لێ نەبێ فێر نابێ وە هەندێ مناڵش هەیە حسیە هەتا ئافەرین زۆر باشە دەستێکی نەرم نێنی بەسەریە فێر نابێ یعنی ئەبێت تۆ بزانی جۆری مناڵەکەش چۆنە زۆر مناڵ هەیە زیرەکە بەڵام هەتا بۆی نەخەیتە سەر کارت یان بە ڕەسم پیشانی نەی مناڵەکە توانای فێربونی نیە. ڕاستە بەڵام بۆ بابەتی وەڵام دانەوەکەش یانی زۆر جار ئەبینین دایک و باوک لە جاتی مناڵا جواب ئەیەنەوە ئەمە بێ متمانەی دروست ناکا لەلای مناڵەکە خۆی؟ بابە خراپە زۆر زۆر خراپە نابێ جواب بەیتەوە بەڵام هەمیشە منم قسەیاکەم. خەتای دایک و باوکەکە نیە خەتای کۆمەڵگا کۆمەڵگا ڕۆشنبیر نیە بەرامبەر مە مناڵ یان ئیستا مەسەن بۆن منە مناڵەکەی تۆ شتێ نازانێ یەکسەر من ڕەخنا ئەگرم ئەگەر ڕەخنە نەگرم یارمەتی بم بۆ فێربوون ئەوە دایک و باوکەکەش هەوڵی ئەوە نان بەڵام وەکو بیر و باوەڕ بەڵێ غەڵەتە نابێ بێ مەجال بەی مناڵ خۆی حەتا لە گریانە حەتا لە گریانە هەوڵ مەیە زۆر زوو بێدەنگیکە با بگری تۆزێ ئیحساسی خۆی دەربڕێ بۆت یا هەوڵ بە با ئەوەی کە ئەیەوێ پێو بڵێ حتا مناڵ جاری وە ئەقلشکێنێ بچۆرە بەردەمی بچۆرە ئاستی چاوی حتا زریکە و قریشکەکەشی ڕێگایەکە بۆ پەیوەندیکردن لەگەڵ تۆیە بەڵام نازانێ ئەو ڕێگا بەکارهێنێ زۆر باشە میدیا عومەر سەرپەرشتیاری پەروەردەی تایبەت زۆر سپاس کە لەگەڵمان بووی سپاس بۆ ڕێنمایی و قسەکانت ئازیزانی ڕادوێ دەنگ ئەمڕۆ لەگەڵ میوانەکەم میدیا عومەر سەرپەرشتیاری پەروەردەی تایبەت باسمان لە پەروەردەکردنی مناڵ کرد بە هونەری سزا و پاداشت ئایا مناڵەکانمان لە کاتی کردنی کارێکی باشدا پێویستە هەموو کاتێک ئێمە پاداشتی بکەین میوانەکەم باسی لەوە کرد پێویستە ئەوا ئاساییە پاداشتی بکەی، بەڵام پێویستە لەگەڵ هەر کارێکی باشە پاداشتەکان کەمتر کەینەوە بۆ ئەوەی ئەم منداڵە ڕانەیە لەگەڵ ئەوەی کە کارە باشەکانی بکات لە بەرامبەر پێدانی پاداشتێکە بە هەمان شێوە کردنی کارێکی خراپ سزادانی لەلایەن دایک و باوکەوە میوانەکەم ئەمەی ڕەت کردەوە کە ئەمە کارێکی باش نییە و ئەو منداڵە ڕاهێنەیە کە بترسێت و هەڵەکانی خۆی نەزانێت